داپۆشرایی و حەیا و حورمەت سیفەتی هەموو ئینس ئافرەتێکی بەهشتیە ئەو ئافرەتی لەبەر خاتری خوا خۆی داپۆشێ و داوێن پاکە و بە ڕەوشت و بە ئەخلاق دژایەتی مەکە چونکە دژایەتی ئەو دژایەتی کردنی ئاینی پیرۆزی ئیسلامە ئەو لەبەر خاتری خوا خۆی داپۆشیوە هەر پێڵاوەکەی هەزارەها ئینسان دێنێکە لەخوا نەترسێ کە ئینسانە دوور لە خوا بوو ئابای بەسەرەوەیە گاڵتەی پێەکەی ئەی گاڵتە بە کچەکەی خۆت بۆ ناکەی پانتۆڵی لە پیاە کچەکەی خۆت بەدبخت و خەسارت من دەگەراوە بمرێت خۆشەویستان دژایەتیکردنی سونەت زۆر خەتەرە ئینسانی مسلمانە بێ ڕێزی و کەسانە بگرێ